خوای گەورە لەو عەبدە خۆشەبێت لەوانە ئامادەبوونت لە مزگەوتدا پێنج فەرزە لەوانە براکانم بە ڕۆژووبوونی مانگی ڕەمەزان عمرەکردن حەجکردن نوێژی جمعە پێغەمەری خوا صلی الله عليه وسلم فەرمێت هەر کەسێک ئامادە بێ لە نوێژی جمعە لەم جمعە بەو جمعە بەڵام کە صەفی یەکەم پڕ نەکراوەتەوە با بێین لە پێشەوە دابنیشین نەک بچین لە دواوە دابنیشین خەریکی دەمەتەقێ و قسەکردن بین ئەوجا کۆمەڵێ فەضائیل لە دەست خۆتە دەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمێت کەسانێک هەن بە متعمدی خۆیان تاخیرەکەن نایەن بەرەو مزگەوت یاخود لە صەفەکانی پێشەوە دابنشن هەتاکو خوای پەروەردگار لە ڕۆژی قیامەت تاخیریان ئەکات